خۆشەویستان فەرمونون لەگەڵ پاری سی و شەش کارە مانادارەکان بۆ ژن هەر لە دێرین زەمانەوە گوڵ بە زمانی عاشق ناسراوە بۆچی چاوەڕێن تاکو هاوسەرەکەتان لە نەخۆشخانەدا بکەوێت و ئێوە گوڵی بۆ ببەن بۆچی سپەی شەو کە دێنەوە ماڵ چەند لقە گوڵێک لەگەڵ دەستتدا ناهێنیتەوە و خەڵاتی هاوسەرەکەتی بکەیت بۆچی بەیانیان زوو کە دەچیتە سەر کار بە گەرموگوڕی لە هاوسەرەکەت خواحافیزی ناکەیت یاخود دەستی خۆتی وەک نیشانەی خوداحافیزی بۆ تەکان نادەیت؟ ئێمە مێژوویەکی زۆرمان لە مێشکدایە و بۆ نموونە دەزانین کە چەند هەزار ساڵ لەمەو بەر کۆرشی گەورە بەسەر بابلیەکاندا زاڵ بوو یاخود دەزانین جەنگی جیهانی یەکەم لە کەیدا ڕوویدا، بەڵام بەرواری لە دایک بوونی هاوسەرەکەمان و ساڵیادی هاوسەرگیریەکەمان لە بیر دەکەین بۆچی دەبێت وەها بێ؟ سەرنجدان لەو مەسەلە وردانە بۆ هاوسەرەکەی ئێوە مانایەکی تایبەتی هەیە. ئەگەرچی من ناتوانم ئەو مانایە دەربخەم بەڵام دەتوانم ئەوە بڵێم بە دەربڕینی ئەو مەسەلە وردانە هاوسەرەکەتان وای بۆ دەچێت کە ئێوە لە بیری ئەودان و ئەوتان خۆشدەوێ. ڕێگەی ژیان تەنها یەک جار دەبڕدرێت. وەرن هەر لێرەوە هاوڕێ و یارەکەی خۆشمان لەبەرچاو بگرین و، لەمەڕ هاوڕێیەتیەکەی بێ بەش نەبین کەواتە وەرن با ئەوەی لە چاکە و قسەی جوان پێمان دەکرێ لە ئاست هاوسەرەکانمان درێغی نەکەین و چاکە کردن دوا نەخەین چوونکە ڕێگەی ژیان یەک جار دەبڕدرێت بۆیە ئەم ڕێسایەشت لە بیردا هەبێ بۆ کارو بارە بچووکەکانی ژیانی ژن و مێردایەتی بایەخ و سەرنجێکی زیاتر دابنێن پاری سی و حەوت. ڕەچاوکردنی ئەدەب، خۆزگە لە ژیانی ژن و مێردایەتیدا ئەوەندە کە لە ئاست خەڵکی بێگانەدا بە ئەدەبین لە ئاستی خۆشماندا موئەدەب بووینایە. وابزانم ڕێ بە خۆتان نادەن کە ئەم ڕستەیە لە ئاست هیچ کەسێک بڵێن بێجگە لە هاوسەر و منداڵەکانتان. دووبارە ئەو داستانە کۆنە ئازاردەرەم بۆ باس دەکەیت، ئایا قەت ڕێ بە خۆتان دەدەن نامەی کەسێک بکەنەوە و بیخوێننەوە کە پەیوەندی بە ئێوەوە نەبێت؟ ئایا کەسێک سڵاوی لێ کردی ئەوا بە جوانی وەڵامی دەدەیتەوە یاخود ڕێ بە خۆتان دەدەن کە پێی بڵێن بڕۆ ملت بشکێنە؟ ڕاستیەکەی ئەوەیە کە نزیکانی ئێمەن کە بە وتنی قسەی ئازاردەر هەستەکانمان بریندار دەکەن و پێدەچێت ئێمەش گیانی تۆڵەسەندنەوەمان تیا دروست بێ. ئایە ئێمە ڕێ بە خۆمان دەدەین کە لە کارەکانی خەڵکی تردا خۆ هەڵقورتێنین؟ ئەگەر ئێوە فرۆشیارێکن بۆچی ڕێ بە خۆتان نادەن لە بەرامبەر موشتەریەکدا ڕووگرژ بکەن و قسەی ناشیرن بکەن بەڵام کاتێک شەو چوونە ماڵەوە لە بەرامبەر هاوسەرەکانتاندا ڕووگرژ دەکەن و جاروبار جنێویش دەدەن؟ چۆن کاتێک لەگەڵ بێگانەیەکدا قەرارێکتان هەیە، هەوڵ دەدەیت لە کاتی خۆیدا بگەیتە لای ئەو کەسە، نەک لە چاوەڕوانیدا هەستی بریندار بێت، لە کاتێکدا چاک دەزانین هاوسەرەکانمان هەمیشە چاوەڕوانن. ئیڤان تۆرجنیف، نووسەری ناوداری ڕووسی کە خۆشەویستێکی زۆری هەیە لە جیهاندا لەم بارەیەوە دەڵێ، ئامادەم هەموو لێهاتوویی و هەموو کتێبەکانم لەدەست بدەم، بە مەرجێک هیچ کات هاوسەرەکەم لە چاوەڕوانیدا نەهێڵمەوە و ئێواران زوو بگەمەوە لای، دوروتی دیکش لەم بارەیەوە دەڵێ، پیاوێکی بە ئەزموون لە ژیاندا دەزانێت کە دەتوانێت بە بێ هیچ زەحمەتێک ژنەکەی خۆی ناچار بە خواستەکانی بکا ئەویش بە ڕووخۆش بوون لەگەڵی. وەها پیاوێک دەزانێت کەمێک ستایشی ژنەکەی بکات و بۆ نموونە بڵێ چەندە لە ماڵداریدا شارەزاییت هەیە و یاخود چەند هاوکارێکی باشی لە بەڕێوەبردنی ماڵدا. ئەو ژنە بەو پەڕی توانایەوە لە خزمەتی پیاوەکەیدا دەبێت. باوەڕ بکەن ئەگەر پیاوێک بە ژنەکەی بڵێ بەڕاستی بەم جلانە تۆ زۆر جوان بوویت، ئەو جلە سادە و ساکارەی خۆی ناگۆڕێتەوە بە هەموو مۆدێلی ئەوروپی. کەواتە ئەگەر دەتانەوێت ژیانێکی بەختەوەر لە ژیانی ژن و مێردایەتیتاندا بەسەر بەرن، لە ئاست هاوسەرەکانتاندا بەئەدەب بن، هەروەک لە ئاست کەسانی بێگانەدا ڕەچاوی ئەدەب دەکەن. پاری سی و هەشت و کۆتایی ئەم پەرتووکە. لە سەرەتای هاوسەرگیریدا لەمەڕ مەسەلە جنسییەکان بێئاگا مەبن. دکتۆر هامێلتۆن لە لێکۆڵینەوەیەکی بەرفراوانیدا کە لە میانەی لێکۆڵینەوە و چاوپێکەوتن لەگەڵ هەزاران جووتی لاودا ئەنجامی داوە و ساڵانێکی زۆری تەمەنی خۆی لە پێناو ئەو بابەتەدا سەرف کرد، گرنگی ئاگاداربوون بە مەسەلە جنسییەکان بە سەرەتاترین و گرنگترین پایەی هاوسەرگیری دادەنێت و ئەم مەسەلەیەش لە ڕێگەی زانستییەوە سەلمێنراوە. لە لێکۆڵینەوە زانستییەکاندا شکست لە هاوسەرگیریدا بەهۆی ئەم چوار خاڵەوەیە و لە خوارەوە ئاماژەی پێدراوە. یەکەم، نەگونجاوی جنسی. دوو، جیاوازی بیروباوەڕ دەربارەی چۆنیەتی سەرفکردنی کاتە بۆشەکان. سێ، کێشە ماڵییەکان. چوار، ناسروشتیبوون لە لایەنی توانای مێشکی، لاشەیی و سۆزدارییەوە، دکتۆر واتسۆن، دەروونزانی بەناوبانگ، دەڵێ، مەسەلەی جنسی گرنگترین مەسەلەی ژیانە و ناڕێکوپێکی لە مەسەلە جنسییەکاندا هۆکاری زۆرێک لە بەدبەختییەکانی پیاو و ژنە، بەڵام چۆن دەکرێت، پەیوەندی جنسی بەرقەرار بکرێ، دکتۆر پاترفڵد کە لەم زەمینەیەدا لە پسپۆڕە بەناوبانگەکانە دەڵێ، دەبێ توانای مشتومڕکردن دەربارەی جێبەجێکردنی ئەرکەکانی ژن و مێردایەتی جێگەی کتمان و هەستەکان بگرێ، دەستگەیشتن بە زانیارییەکان چونکە بەلایەنی بارودۆخی تایبەت و شەرمێک کە لە نێوان بارودۆخەکاندا بەربڵاوە تەنها لە ڕێگەی ئەو کتێبانەی کە لەم بارەیەوە نووسراون دەکرێت ئەنجام بدرێت، هەر لەبەر ئەمەشە ئەم پێشنیارەمان وەرگرت. لەو کتێبە چاک و تەندروستانەی کە زانیاری چاکیان لەبارەی جنسی ژن و مێردایەتی لەخۆ گرتووە، بەڵام تەنها لە هەڵبژاردنی کتێبدا ئاگادار بن، کورتەی بەشی شەشەم. حەوت ڕێگا بۆ بەختەوەر بوون لە ژیانی ژن و مێردایەتیدا، یەکەم، لە نوکەنوک و بیانووگرتن بەدوور بن. دوو، هەوڵبدەن خۆتان لەگەڵ سەلیقەی هاوسەرەکانتان بگونجێنن. سێ لە ڕەخنەگرتن دوور بکەونەوە. چوار بەبێ ڕووپامایی و درۆ بە ڕاستگۆیانە ستایش و ئافەرینی هاوسەرەکانتان بکەن و پشتگوێی نەخەن. پێنج بۆ کاروبارە بچووکەکانی ژیان سەرنجێکی زۆرتر و بایەخێکی زیاترتان هەبێ. شەش لە ئاست هاوسەرەکانتاندا بەئەدەب بن. حەوت زانیارییە جنسییەکان لە کتێبە متمانە پێکراوەکاندا دەست بخەن. خۆشەویستان و ئازیزانم سوپاس و ستایش بۆ خوای پەروەردگار کە دەرفەتی پێدام و تەمەنی درێژ کردم لە خزمەت ئێوەی بەڕێز و خۆشەویستدا کۆتایی بێنم بە خوێندنەوەی پەرتووکی هونەری هاوڕێگرتن و شێوازی هەڵسوکەوت کردن لەگەڵ خەڵکیدا ئەم پەرتووکە لە نووسینی نووسەری بەناوبانگی ئەمریکی دیلکارنگیە عەدنان سوجادی وەری گێڕاوەتە سەر زمانی شیرینی کوردی. ڕێز و سڵاوی من بەختیار عەبدوڵا بچوکتان لە ستۆدیۆ و تۆماری دەنگ، هەروەها ئازاد حەسەنی هاوکارم، هەڵەبڕ و مۆنتاژ و جێبەجێکردن قبوڵ بکەن. پشت بە خوا لە پەرتووکێکی تر، لە کاتێکی تر، لە بابەتێکی تر بە ئێوەی ئازیز و خۆشەویست دەگەینەوە. هەتاوەکو ئەو کاتە و ئەو زەمانەی کە. خوای پەروەردگار تەمەنمان درێژ دەکا و دەرفەت دەبێ لە بۆنەیەکی تردا بە یەکتری بگەینەوە و بەیەکەوە بابەتەکان شەنوکەو کەین بە خوای گەورە و میهرەبانتان دەسپێرین خۆشەویستی ئێوە سۆزی ئێوە بۆ من هەموو شتێکە هەمیشە شاد و کامەران و ئاسودە و خەندەلێو بن خواتان لەگەڵ.